هەموو سەنا و ستایش بۆ زاتی خوایە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە و فریشتەی کردووە بە فروستادا لە نێوان خۆی و پێغەمبەرانیا و دوو باڵ و سێ باڵ و چوار باڵی بۆ کردوون و چەندیشی مەیل لێ بێ باڵی زیاتریان بۆ ئەکا. خوا بێگومان توانای بەسەر هەموو شتێکدا ئەشکێ. ئەو ئەسباب و خێر و نیعمەتەی خوا بۆ خەڵکی بەرەڵا بکا و بیکاتەوە کەس پێی ناگیرێتەوە و ئەوەیش ئەو بیگرێتەوە کەس بۆی بەرەڵا ناکرێ پاش گرتنەوەکەی لەلایەن ئەوەوە خوا خوایەکی زاڵە بەسەر هەر کارێکا بیەوێ بیکا و خاوەن حیکمەتە لە هەر کارێکا کە بیکا. وإلی اللە ترجع الأمور. ئەگەر ئەو کافرانە تۆ بە درۆزن دابنێن لە ئیدیعای پێغەمبەرایەتیدا ئەوە مەکە بە تەگەرە لە ڕێگای گەیاندنی پەیامی خۆتا چونکە چەندین پێغەمبەری تری پێش تۆیش بە درۆزن دانراون لەلایەن ئەو خەڵکانەوە کە ئەوانیان نێررابوونە سەر و سەرەنجامی هەموو کارێکیش هەر بۆ لای خوا ئەگەڕێتەوە ئەوانەی لە دونیادا کافر بوون و باوەڕیان بە خوا و پێغەمبەرانی خوا نەبووە سزایەکی سەختیان بۆ هەیە لەو دونیادا و ئەوانەیش کە ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە لێبووردنی خوا و پاداشتی گەورەیان بۆ هەیە. أفمن زين له سوء عمله فرآه حسنا ان اللە علیم بما یصنعون. ئایا کەسێک کردەوەی خراپی خۆی لا جوان کرابێ و بە باشی بزانێ وەک کەسێکە خراپ بە خراپ بزانێ؟ خواش مەیلی لە گومڕا کردنی هەر کەسێ ببێ بۆ خۆی گومڕای ئەکا و ئارەزووی لە هیدایەت دانی هەر کەسێ ببێ بۆ خۆی هیدایەتی ئەدا دەی کەواتە ومکر اولئک هو یبور. ئەو کەسەی شەرەف و پارێزی بۆ خۆی ئەوێ، هەرچی شەرەف و پارێز هەیە هەمووی هی خوایە، دەبا لە خوای داوا بکا. قسەی باش کە خوا بە تاک و تەنیا زانینە بۆ لای خوا خۆی بەرزەبێتەوە و خوا کردەوەی چاکیش قبوڵەکا و هەڵیئەبڕێ بۆ لای خۆی. خوا بنەچەی ئێوەی لە گڵ دروست کردووە و پاش ئەوە کە ئادەمی لە گڵ دروست کرد ئەولاد و نەوەی ئەوی لە تۆوێک دروست کرد کە لە پشتی باوکەوە ئەچێتە منداڵانی دایک ئەوجا کردنی بە هاوجووت و نێر و مێ. هیچ ئافرەتێ ئاوس نابێ و مناڵی نابێ بە پێ زانینی خوا نەبێ. هیچ خاوەن تەمەنێکیش تەمەنی درێژ نابێ یا کورت نابێتەوە ئیلا لە کتێبێکا نووسراوە کە ناوی لەوح المحفوظە و ئەمە گشتی کارێکی ئاسانە بۆ خوا. بە ئاسانی لە خۆیەوە بە گەروودا ئەچێتە خوار و ئەویان سوێر و تاڵە و زەوق وەری ناگرێ و لەگەڵ ئەوەیش لە هەر دوو جۆرە دەریاکە گۆشتی تەڕ و تازە و ناسک ئەخۆن و دڕ و مرواری جوان دەردێنن خۆتانی پێ ئەڕازێننەوە. ئەیشبینی کەشتیەکان دەریا ئەبڕن و پیا ئەڕۆن و بە ناویا هاتوچۆ ئەکەن بۆ ئەوەی ئێوە نیعمەت و ڕۆزی خوا پەیدا بکەن بۆ خۆتان و بەڵکو سوپاسی ئەم نان و نیعمەتەی خوا بکەن. خودا شەو ئەکا بەناو ڕۆژا و دنیا تاریک دادێ و ڕۆژ ئەکا بەناو شەوا و دنیا ڕووناکە بێتەوە و مانگ و ڕۆژی بۆ ڕام و دەستەمۆ کردوون هەریەکەیان تا وادەیەکی دیاری کراو بەڕێی خۆیا ئەڕوا تا بەڕۆژ کار و کاسبی خۆتان بکەن و بەشەو پاش ماندووبوونی ڕۆژ بحەسێنەوە. ئەگەر بانگیان لێ بکەن گوێیان لە بانگ لێ کردنەکەتان نییە و ئەگەر گوێشیان لێ بێ وەڵامتان نادەنەوە و نایەن بە دەنگتانەوە چونکە هیچیان پێ ناکرێ بۆتان و لە ڕۆژی قیامەتیشا ئینکاری ئەوە ئەکەن کە ئێوە ئەوانتان کردووە بە هاوبەشی خوا و کەسیش ناتوانێ وەک یەکێکی ئاگەدار و شارەزا کە خوایە لەم بابەتە ئاگەدارت بکا. وإلی اللە المصیر هیچ نەفسێکی تاوانبار تاوانی کەسێکی تر لە ئەستۆ ناگرێ و ئەگەر نەفسێکی بە تاوان بارگران داوای هەڵگرتنی هەندێ لە بارە گرانەکەی سەرشانی بکا لە لایەن کەسێکی ترەوە کەس بە دەنگیەوە نایەت و هیچی لە جیاتی هەڵناگیرێ با بانگکراوەکەیش خزم و نزیکی خۆی بێ تۆش ئەو کەسانە ئەترسێنی لە سزای خوا کە لە پنەمەکیا و کاتێ کەس پێیان نازانێ ئەگەر تاوان بکەن لە خوا ئەترسن و لە ترسی ئەو تاوانەکە ناکەن واتە ترساندن تەنها لەگەڵ ئەو جۆرە کەسانە سوودی هەیە و نوێژەکانیشیان ئەکەن هەر کەسیش خۆی لە تاوان و کردەوەی خراپ خاوێن بکاتەوە ئەوە بۆ خۆی خاوێنی ئەکاتەوە و خۆی سوود لەو خاوێن کردنەوەیە ئەبینێ و سەرەنجامیش هەموو هەر دێنەوە بۆ لای خوا. ثم اخذت الذین کفروا فکیف کان نکیر منیش پاش ئەو بەدرۆ زندانانەی پێغەمبەرەکان لەلایەن میللەتە کافرەکانیانەوە ئەو کافرە پێغەمبەران بەدرۆ زندانرانەم بە قاڕ و غەزەبی خۆم گرت جا ناڕەزایی من لە کار و کردەوەی ئەو کافرانە چۆن بوو چۆنم سزادان ئایا تۆ نەتدیوە خوا ئاوی لە ئاسمانەوە ناردۆتە خوارەوە و بەو ئاوە چەندین بەر و بەرهەمی ڕەنگ و جۆر جیاجیامان پێ گەیاندووە؟ لە کێوەکانیش چەندین ڕێگا و هێڵی سپی و سووری ڕەنگ جیاواز و ڕەشی فرەڕەش واتە ئەمانەیشمان دروست کردووە؟ لە نەوعی ئادەمیزاد و کرم و مار و مێروو و چوارپێ و ئاژەڵیش هەروەها ڕەنگ و جۆری جیاجیامان دروست کردووە لە ناو بەندەکانی خوادا هەر زانایان لە خوا ئەترسن چونکە ئەوان باش شارەزای کار و کردەوەی خوان و پەی بە گەورەیی خوا ئەبەن بێگومان خوا بەسەر خواستی خۆیا زاڵە و لە بەندەکانی خۆی خۆشەبێ بۆ ئەوەی خوا پاداشتیان بەخێر بداتەوە و لە گەورەیی خۆیشی بۆیان زیاد بکا، بەڕاستی خوا گوناه بەخش و سوپاسگوزاری ئەوانەیە فەرمانبەرداری ئەو ئەکەن، سوپاسگوزاریەکەیشی بەوەیە جەزای بەخێریان ئەداتەوە بەرامبەر کار و کردەوە باشەکانیان. والذی اوحینا الیک من الکتاب هو الحق جا هەندێ کەس لەم میللەتە ستەم لە خۆیان ئەکەن و بە گوێرەی قورئانەکە ناجوڵێنەوە و هەندێ کەسیشیان مام ناوەندی و میانەکارن و نە زۆر گوێڕایەڵ و نە زۆر بێ گوێن و هەندێ کەسیشیان بە ئیزنی خوا لە پێشەوەن بۆ چاکەکردن و ئەم بەهرەی لە پێشەوە بوونە بۆ چاکەکردن گەورەییەکی مەزنە خوا بە کەسێکی بدا. ئەوانەیش کە کافر بوون ئاگری دۆزەخیان بۆ هەیە، نە بڕیاری مردنێکی نوێیان ئەدرێ تا بمرن و بحەسێنەوە و لە سزای دۆزەخ ڕزگار ببن و نە سزای دۆزەخیان تۆزێ بۆ سووک ئەکرێ و هەر کافرێکی تریش هەر وا پاداشت ئەدەینەوە. وهم یصطرخون فیها ربنا اخرجنا نعمل صالحا غیر الذی کنا نعمل ئەوانیش لە دۆزەخا ئەکەونە هاوار هاوار و ئەڵێن، خوایە لەم دۆزەخەمان دەرکە، با کردەوەیەکی چاک بکەین غەیری ئەو کردەوە خراپانەی لە دونیادا ئەمان کردن، جا خوایش پێیان ئەفەرمێ، ئایا ئێمە ئەوەندەمان تەمەن نەدانێ بەشی ئەوە بکا هەر کەس بتوانێ بیری تیا بکاتەوە و بزانێ چی چاکە تا بیکا و چی خراپە تا نەیکا و پێغەمبەری لە ڕۆژی قیامەت ترسێنەریشتان هاتە لاو، ولا یزید الکافرین کفرهم الا خسارا. خوا ئەو خوایە ئێوەی کردووە بە جێگەنشینی خۆی لە تەسەڕوف کردن لە زەویدا، جا هەر کەس کافرە بێ و بە فەرمانی خوا ناجوڵێتەوە ئەوە زیانی کافریەکەی بۆ خۆیەتی، کافری کافرانیش هیچیان لای خوای خۆیان بۆ زیاد ناکا لە نائومێدی لە ڕەحمەتی خوا و زەرەر و زیان لێکەوتن بەولاوە. تۆ بڵێ پێیان، ئەو بتانەتان دیوە کە کردووتانن بە هاوبەشی خوا و هاواریان لێ ئەکەن بێن بە فریاتانەوە و هاوار لە خوا ناکەن، ئا پیشانم بدەن ئەم بتانەتان چییان دروست کردووە لە زەویدا، یاخود ئاخۆ هاوبەشییەکیان لەگەڵ خوا هەیە لە دروستکردنی ئاسمانەکانا تا بەوە ببن بە هاوبەشی خوایەتی خوا، یاخود ئاخۆ ئێمە کتێبێکی خۆیانمان داونێ ئەو کتێبە بەڵگەیەکیان بداتە دەست کە هاوبەشی خوان؟ نەخێر ئەمانە هیچیان نین مەسەلە هەر ئەوەیە ئەم کافرە ستەمکارانە هەندێکیان کە گەورەکانیانن گفتی وا بە هەندێکی تریان ئەدەن کە بچوک و شوێنکەوتووەکانیانن تا بەو گفتانە باییان بکەن و هەڵیان خەڵەتێنن وەک ئەوە کە ئەو بتانە هاوبەشی خوان و شتیان پێ ئەکرێ و بە فریایانا ئەگەن. خوا ئاسمانەکان و زەوی ڕاگرتووە و ناهێڵێ لە شوێنی خۆیان لا بچن و ئەگەر لە شوێنی خۆیان لا بچن کەس پاش ئەو کە بەرەڵای کردوون و لە شوێنی خۆیان لا چوون نایانگرێتەوە بەڕاستی خوا بە سەبر و حەوسەڵەیە و تاوانی تاوانباران ئەپۆشێ. وأقسموا بالله جهد أيمانهم لئن جاءهم نذير ليكونن أهدی ئەیان وت، ئەگەر پێغەمبەرێکمان لای خواوە بێتە سەر بمانترسێنێ لە بێ باوەڕی بە خوا، باشتر ئایینی ئەو پێغەمبەرە وەرەگرین لە یەکێ لە میللەتەکانی جوولەکە و گاور کە پێغەمبەریان هاتبووە سەر و گوێڕایەڵی نەبووبوون، کەچی کاتێ پێغەمبەریان هاتە سەر کە حەزرەتی محەممەدە، هاتنەکەی هیچی لە جاران لا زیاتر نەکردن خۆ دوورگرتن نەبێ لە بەگوێکردنی ئەو پێغەمبەرە کە ئیمانیان پێ نەهێنا. مەکری ناشرینیش سەرەنجام دەوری کەس نادا و بەسەر کەسا ناتلێتەوە بەسەر ئەوانەدا نەبێ کە کردویانە، ئەمانە بەهیوای چین و چاوەڕێن چیان بێتە ڕێ لەو سەرەنجامە بەولاوە کە بەسەر بێ باوەڕە پێشینەکانا هاتووە کە لەخوا یاخی بوون و گوێیان بۆ فروستادەی ئەو شل نەکردووە و هەرگیز نابینی ئەو قانونەی خوا بەسەر میللەتانیا جێبەجێ کردووە لابدا و بگۆڕێ و هەمیشە هەر ئەوەیە. ئایا ئەمانە بەسەر زەویان نەگەڕاون تا سەیر بکەن سەرەنجامی میللەتە لە خوا یاخی و بێباوەڕەکانی پێش خۆیان چۆن بووە کە لەمانیش بەهێزتر و تواناتر بوون چ لە بارەی دارایی و چ لە بارەی چەک و سیلاح و چ لە بارەی زۆری ژمارەوە بەڵام قەت خوا لەوانە نەبووە شتێ هەبێ پێی نەکرێ و دەسەڵاتی بەسەریان نەشکێ نە لە ئاسمانەکان و نە لە زەویدا بەڕاستی خوا بە هەموو شتێ ئەزانێ و هەموو کارێ ئەتوانێ. فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ فَإِنَّ اللَّهَ کَانَ بِعِبَادِهِ بَصِیرًا ئەگەر خوا مۆڵەتی تاوانبارانی نەدایە و هەر کەس هەر تاوانێکی بکردایە دەست بەجێ تۆڵەی لێ بسەنرایە هیچ بەسەر زەویدا ڕۆشتوویەکی لە ئادەمیزاد و گیانلەبەرانی تر بەسەر پشتی زەویەوە نەئەهێشت بەڵام مۆڵەتیان ئەدا و دوایان ئەخا هەریەکە بۆ وادەیەک کە خۆی بۆی دیاری کردوون جا هەر کاتێ کە وادەی دیاری کراوی هەر کامیان هات خوا خۆی چاوی لە بەندەکانی خۆیەتی و ئەیان بینێ و تۆڵەی خۆیانیان ئەداتە دەست. عەلی کوڕی ئەبی تالیب ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ دەڵێ، گوێم لێ بوو پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەیفەرموو، هۆشیار بن، ئاشوب و پشێویی بەرپا دەبێت، عەرزم کرد، ئەی پێغەمبەری خودا، چارە چیە؟ چۆن سەری لێ دەرکەین؟ فەرمووی، نامەکەی خودا، کە قورئانی پیرۆزە، باس و خواسی پێش خۆتان و دەنگ و باسی پاش خۆتانی تێدایە، هەروا بڕیار و حوکمی ناو خۆتانی تێدایە، باش و خراپ لە یەک جیا دەکاتەوە. بەڕاستی فەرمایشتە نەوەک گاڵتە و گەپ. جا ئەوەی لەبەر زۆرداری و ملهوڕی خۆی ڕەفتاری پێ ناکا و پشی تێبکا، خوای گەورە پشتی دەشکێنێ. هەر کەسێکیش لە شتێکی تردا بە دوای هیدایەت و ڕێنمونیدا بگەڕێ خودا سەری لێ دەشێوێنێ. سەر ڕێ ئەمەش ئەم قورئانە کەمەندی قایمی خودایە، یاد و داناییە، تەنها ڕێگایەکی ڕاستە، خواستەکانی پێ لاڕێ نابن، زمان پێی نائاڵۆزکێت، زانایان لێی تێرئاو نابن، لە زۆر گوتنەوەیدا بێزار نابیت، شتە سەیرەکانی تەواو نابن. ئەم قورئانە بوو کاتێک گروی پەریان گوێیان لێگرت کەوتنە ژێر کاریگەری و وتیان ئێمە گوێمان لە قورئانێک بووە کە ئەوەندە سەیرە هەموو کەسێک بۆ هۆشیاری بانگ دەکات هەر کەسێک پێی بدوێ ڕاستگۆ دەبێ هەر کەسێکیش کاری پێ بکات پاداشتی ئەدرێتەوە هەر کەسێکیش حوکمی پێ بکات دادپەروەر ئەبێت هەر کەسێکیش بانگەشەی بۆ بکات ڕێنوێنی دەکرێت و بەرەو ڕێگەی ڕاستەقینە دەبرێت.